سوێن بە دەروون و ئەو زاتەی کە بە ڕێک و پێکی بەدی هێناوە، جا توانای خراپە و چاکە و خودا نەناسی و خودا ناسی تێدا دابین کردووە. قد افلح من زکاها وقد خاب من دساها. سوێن بەوانە هەموو، بەڕاستی ئەو کەسە سەرفرازە کە نەفسی پاک و پوختە کردووە و ئیمان و ترسی خودای تێدا ڕواندووە. بێگومان نا ئومێد بوو ئەو کەسەی نەفسی خۆی نا پوخت کرد و ئاڵودەی گوناه و تاوان و خراپەی کرد. کذبت ثمود بطغواها اذ انبعث اشقاها قومی ثمود بەهۆی سەرکەشی و یاخی بوونیانەوە بڕوایان بە پێغەمبەرەکەیان نەهێنا ئەوسا ئیتر پەروەردگاریان وڵاتی کاول کردن و لەگەڵ زەویدا تەختی کرد بەسەریاندا و کەسیان ڕزگاری نەبوو بەهۆی گوناه و تاوانیانەوە لە کاتێکدا کە خودای بەدەسەڵات لە سەرنجامی ئەو کارەشی هەرگیز ناترسێت.